کاسێتی چوارەم دیوی یەکەم کە شادریای سپی و لاولاوی سپی نائاسوودە دەبوون خرۆشێکی سەیریان لێدا ئاڵا کە دواتریش من ناسی من هەمان خرۆش و هەڵچوون و بێ ئارامیان تێدا بوو هەر کاتێ شتێک دەی جوڵاندن شپرزە دەبوون کوڵمەکانیان سوور هەڵدەگەڕا پەنجەی خۆیان دەخوارد بە چاوی سیر یەکتریان دەکرد قژیان دەکردە پرچ و بەریانەدایەوە، ئەو کاتانە چاویان کراوەتر و گەورەتر دەبوو، کەچی هەر سارد و بێڕەحمانە دەینواند. ڕۆژانی دواتر شا دەریای سپی و لاولاو بۆ هەر کوێ چوبێتن بە دوای سریاسی سبحتەمدا گەڕاون لە خانەی مامۆسایان کەوانیان دەخوێن لە کاتی وانەکاندا سەدای پێکەنینەکەوێیان لە ساڵۆنە خاڵێکانی خانەکەدا دەبیست، کە دەچون بۆ تەوالێتی کچان لە راڕەوەکەدا لەگەڵ خوڕی سیفۆنی ئاودەسەکان و دەنگی چرپەچرپ و پێکەنینی کچاندا گوێیان لە دوا قاقای غەمگینیەو دەبوو، چەندین رۆژ بێ وچان بە دوایدا گەڕان، نەیان دەزانی بۆ بە دوایدا دەگەڕێن، چ قسەیەکیان نەبوو بیکەن، بەڵام دەیاندویست بۆ یەکجار بە مەیلی ئەو. بۆ ئاسوودەکردنی ئەو گۆرانی بڵێن دوای چەند هەفتەیە ڕۆژێک لە مەیدانێکی گەورەی شاردا بینیان عەرەبانەیەکی گەورەی ڕادەکێشا عەرەبانەیە چەندین فەردە پەتاتەی لەسەر بوو بەوەدا دەیویست لە شەقامێکی سەرە و ژووردا سەری بخات و بیگێڕێتەوە نزیک دەرگای مزگەوتێک و لە گۆشەیەکی نزیک لە لەلای ماسی فرۆشەکانەوە ڕایگرێ زەحمەتێکی زۆری سەرف کرد تا لە گۆشەیەکی عاسیەوە پێچ بکاتەوە، ڕای بگرێت و بیخاتە سەر ڕێ، ئەو ڕۆژە کە هەردووکیان بە سەرسامیەوە سەیریان دەکرد، گوێیان لێ بوو یەکێ بانگیان دەکا، مارشاڵ! مارشاڵ! جگەرەکانە لە بیر چوو. ئەوە یەکەمین جار بوو بزانن سەریاس فرۆشیارێکی ئاسایی ناو لەشکری دەستچێڕەکانە. هاوڕێکانی پێیان دەگوت مارشاڵی عارەبانەکان. جێیان لێ بوو بە توڕەییەکەوە بە ئاو فرۆشێک دەڵێ، سەت ساڵ تینووم بێ، ئەو سەتڵە ئاوەی تۆ دوا سەتڵی ئاوی سەر ئەرز بێت نایخۆمەوە، دەی تلە چۆ وازم لێ بێنە. چەند ساتێکی سەیر بوو کە چوونە بەردەمی، پێکەوە بە دەنگێکی پڕ لە سەدای گۆرانی پێیان گوت، نیوەڕۆت باش مارشاڵ. ئەو لەو ساتەدا بەردێکی بەدەستەوە بوو دەیویست لەگەڵ پێنج کیلۆیی یەکدا بە برادێکی دابچێشێت تا بزانێت تەرازوی دروستە ڕۆژێک پێشتر لێشێ لەو شەڕە ڕۆژانانەی نێو عربانەکاندا تا توانی بووی پێنج کیلۆکی خۆی هەڵدا بوو دواتر دوای ئارامبوونەوەی شلۆقی و پێکدادان چەند بۆی گەڕابوو نەیدۆزیبەوە هاوڕەکانی پێیان دەگوت ماڵ خراپ وا هەڵت دا ئێستاش لە ئاسمانە. بۆ ساتێک وا پەشۆکا بوو وەک ئەوەی کوێر بووبێت و خوشکە سپییەکان نەبینێ، وەڵامی وانی نەدایەوە و گوتی، گوو، گوو سەخیفترین بەردی دونیا نیو کیلۆی زێتر کەمە، ئێستا بە چی شت بکێشم؟ لەو قسانەدا سەری بەرز کردەوە و چاوی بە خوشکە سپییەکان کەوت، لە چاوترووکانێکدا هەموو خۆشی و ئاسوودەیی و ڕووکەشی دونیای تێگەڕایەوە و گوتی، خانمان! لوتفتان هەیە بمبورن حەزم نەدەکرد گوێتان لەو جوێنانەم بێ بەڵام ئەمە بازاڕە گەر ئینسان جوێن نەدا دڵی دەتەقێ بە ڕۆژ جوێن نەدەیت ئێوارە بە مردویی دەتبەنەوە بۆ ماڵ خوشکەکان بەو چاوە کراوانەوە کە یەکەمین جار پڕیان کردبوو لە میهر گوتیان سریاسی سبحدەم ئێمە زۆرت بۆ گەڕین ئەو بە جۆرێک دەستە پاچە ببوو دەیگوت خۆش بن سەلامەت بن دەستان ماچ دەکەم تا ساڵانێ دواتریش کە ئەو دوو خوشکە ئەو چیرۆکەیان دەژێڕایەوە لەوێدا دەیاندایە قاقای پێکەنین منیش هەمیشە لەوێدا چاوم پڕ دەبوو لە گریان من درەنگتر هاتمە دەرێ تەواو بە دنیای عەرەبانەکان ڕانەگەیشتم، بەڵام دەتوانم کوڕێکی گەنج بهێنمە پێش چاوی خۆم لە جەنجاڵی بازاڕێکی گەورەدا لە ناو سەدان دەنگە دەنگی هەزاران عەرەبانەدا لە قیڕە قیڕی سەدان فرۆشیاردا کە سێو و پیاز و توور و تەماتەکانیان هەڵدەکێشن لە وەسەدا دەیان خەمە ئاستی جوانێ پەرەکان ئا لەوێدا بە شەرمێکەوە دوو کچ دەبینیت سڵاوی لێ دەکەن ئەو فەقیرترین کوڕی دنیایە، هیچ کەس نازانێ لە کوێوە هاتووە و خۆشی نازانێ کێیە، مەخلووقێکە نەناس، هێندە دەزانێت ناوی سەریاسی سبح دەمە، ناوێکی سەیر لە ناو جەنگەڵی بێ ڕەحمی ناوەکاندا، من وەک چۆن ئەمشەو لە ناو شنەی شەودا دانیشتووم و هەوای ساردی دەریا دەدا لە ڕووم، سەدان شەوی تر دانیشتووم و بیرم لەو ساتانە کردۆتەوە، دەبێ سەریاسی سبح دەم هەستی بە چی کردبێ، کە دوو فریشتەی بینیوە لە گەرمەی نیوەڕۆیەکی بازاڕدا لە فەقیرترین جلی دونیادا بە دیار بچووکترین عارەبانەی دونیاوە وەستاوە، من دڵنیام ئەو چاوەڕوانی هیچ بووە. هەموو شتێک بە من دەڵێت ئەو چاوەڕوانی هیچ بووە، تاکە شتێک زانیویەتی ئەوە بووە بڵێ دەمەوێت ببم بە مرۆڤێکی مەزن، بەڵام لەوە سادەتر و منداڵتریش بووە بزانێ مرۆڤێکی مەزن چییە، من دەزانم لەو ساتەدا کە ئەو کچانەی بینیوە هەستی بە شوورەیی کردووە لە خۆی و لە دنیا لەوەی ئەویش یەکێک نییە لە پیاوە ئاسوودەکان یەکێک نییە لەوانەی حکمی دنیا دەکا دنیایەک لە هەموو ڕستەکانیدا ئامادە بووە دنیایە پێی گوتووە تەپاڵەترین دنیای ناو دنیاکان. دەڵێ دوایەمین ئامۆژن، چونکە ئەو پێشتر زنجیرەیەک ئامۆژنی هەبووە لەگەڵ وێرانبوونی یەک لە دوای یەکی گوندەکاندا و بە دابەزینی پلە بە پلەدا لە چیا هەرە بەرزەکانەوە بۆ پێدەشتە هەرە گەرمەکان ئەو ئامێزی گەلێک خێزانی دیوە هەر ژنێک نانی دە نانی بدایە پێی جلی بشۆردایە پێی دەکوت ئامۆژن لە دە ساڵدا بۆ ماوەیەک لە بنکەیەکی مناڵە هەتیوەکاندا ژیابوو پێشتریش خوێندن و نووسین لە کن مەلایەکی چیانەشین فێر ببوو کە دواجار لەو ئۆردوگە گەرم و بێ ئاوەدانەیەدا لای ئەو ژن و مێردە گیرسایەوە، دەستی کرد بەو گەشتە درێژەی خۆی لەگەڵ هەموو ئەو پیشە سەیر و نزمانەی لەگەڵ توانا و ئیرادەی جەستەیدا نەدەگونجان. هەموو شتێکی دەکرد. شاگردی چێشتخانە، شاگردی فیتەر، کرێکاری بینا، لە ئۆردوگا تازەکاندا، فرۆشتنی ئاو لەسەر مەرزەکان، بارکردنی تایە بۆ سەر تڕێلە قاچاخەکان، شتنی ئوتومبێل لە نزیک چێشتخانەیەکی سەر ڕێگاوە، گوو پاککردنەوە لە یەکەم نەخۆشخانەی ئەهلیدا، عەلاگە فرۆشتن لە گورزی سەوزەفرۆشەکان، سریاسی سبحدم، بەر لەوەی ئەو عارەبانە دەستێ بکڕێت، پێی دەگوت سینەی کەشاڵ، هەموو کارانەی کردبوو، ئەوە سریاسی سبح دەم نەبووە و ناوی لە عارەبانەکە نابوو، بەڵکو دەستشێڕێکی عاشقی دیکە بوو. ئەو دەستشێڕەی دی ساڵێکی زۆر شەیدای کەشاڵ ناوێک ببوو، ئەویش شووی بە کۆنە پێشمەرگەیەک کردبوو، کۆنە پێشمەرگەکەش حەزی لە کیژێکی تر کردبوو، کیژەکەی تریش حەزی لە کوڕێکی دی بوو، کوڕەکەی دیش حەزی لە کچێکی دی بوو. بەڵام وەک دەڵێن ئەو کیشەش حەزی لە پیاوێکی خێزاندار کردووە لە وڵاتێکی تر کە ئەویش لای خۆیەوە حەزی لە ژنێکی دی مناڵتر بووە ئا بەو جۆرە هەموو ناکامیەکان لەو عەربانە بچووکەدا کۆ ببوونەوە سینەی کەشاڵ بچووکترین عەربانەی دنیا بوو بەڵام دواتر ماوەیەک بۆی گەڕام بەڵام زوو زانیم لە هەڵمەتی گەورەی نەهێشتن و پاکردنەوەی عربانەکاندا تێکشکێنراوە یەکێک بە بۆیەکی شین لەسەر ڕووی پێشەوەی عەرەبانەکەی نووسی بوو سینەی کەژاڵ لە خواریشەوە بە هەمان خەت نووسی بووی ئەگەر عشقم زبانی بێ یاخوا عمرم زوو فانی بێ لە لایەکی دیکەوە نووسرا بوو ئەم عشقە کە وەک ئاگری دەیجوورە دەیسووتێنێ مرخی دڵ بە بێ خەتا ئەو ساڵی سەریاسی سبحدم سینەی کەژاڵی کڕیەوە، بڵاو بوونەوەی عارەبانەکان لە چڵە پۆپە دا بوو، بەو ئەندازەی یەکەمین ئێوارەی دەستگێڕی سەریاس یەکەمین ئێوارەی جەنگیشی بوو لەگەڵ پۆلیسەکان و چاودێرەکانی شارەوانی دا، ئەویش یەک بوو لەو هەزاران دەستگێڕی کە بەیانیان زوو بە عارەبانەکانیانەوە دا دادەبەزنە ناوەڕاستی شارەوە. ڕۆژی یەکەمی ئیشکردنی ڕۆژێکی تاریک بوو، لەو ڕۆژەدا دەستشێڕەکان پۆلیسەکانیان لای ڕۆنفرۆشەکانەوە کوشت، پێشتر سەریاس کوشتار و مردنێکی زۆری لە نزیک خۆیەوە بینیوبوو، بەڵام یەکەمین جار بوو ئاوا دەستی لە خوێنی مردوویەک بدا، سێ دەستشێڕ بە سێ بۆری ئاسن تا مەرگ لە پۆلیسێکیان دابوو کە دواجار لەناو قوتووی شیر و تایەی تیفەل و سابوونە تورکییەکاندا مێشکی پشا بوو کە ئەو ڕۆژە ژاوەژاوێکی مەزن لە هەموو بازاڕدا پەیدا بوو کە دەوڵەت هەموو عەرەبانەکان دەسووتێنێ. لەو شەوەوە سەریاس و کۆمەڵێ دەستگێڕی تر لە مەیدانێکی چۆڵدا عەرەبانەکانیان هەڵگرت و پاسەوانیان دەکرد. ئەو ماوەیە سەریاس بە دەگمەن دەگەڕایەوە ژوورەکەی ئۆردوگا. زۆربەی شەوان لەو مەیدانەدا لە ژوورێکی تەنەکەدا دەخەوت. ئەو ڕۆژە خوشکە سپیەکان ماوەیەکی درێژ لەبەردەم عەرەبانەکەدا وەستان، باسی ئەو پەشیمانیەیان بۆ کرد کە دوای دواهەمین یەکتربینینیان هەستیان پێکردووە. هەردووکیان بە غەمگینی قسەیان دەکرد، بەڵام چرپەی دوو کچی عەیار لە دەنگیاندا بوو. هەندێ لەو فرۆشیارانەی لەو دیو و لەو دیوە گوێیان لە قسەکان بوو. مۆسیقای لەو چەشنەیان لە هیچ ژەنگێکی دیکەدا نەبیستبوو، دوو کچەکە ئاواتیان خواست وەک خوشکی خۆیان سەیریان بکات، پێشیان گوت گەر حەز بکا دەتوانن گۆرانی بۆ بڵێن، ئەو ڕۆژە سەریاس بە جۆرێ پەشوەکاو بوو هیچی نەگوت، کە خوشکە سپیەکان ڕۆشتن بە جۆرێ لە خۆی وەڕس بوو، تاسی، تەرازۆکانی فڕێدا و بە دەنگێکی هێمن و پڕ نائومێدییەوە گوتی، ئەم زمانە نەگبەتەی من، ئەم دەموچاوە بەدبەختەی من قەت وا شەل و کوێر و کەڕ و کپ نەبووە. ئەو پێی وابوو ئەو شەرم و تێکچوون و سڕبوونە کتوپڕەی سەرنجێکی. بەدیان لای خوشکەکانی لای خوشکە سپیەکان جێهێشتووە بەڵام بە پێچەوانەوە ئەو شەوە خوشکە سپیەکان تا بەیانی پێکەنین تەریقی و تێکچوون و شەرمی ئەو کوڕە بە جۆرێکی سیر خرۆشاندبوونی پێشتر کەسیان نەبینی و بەو جۆرە پشڵەژێت بەڵام ئەو سادەی و شەرمەکت و پڕە کە لە سریاس دابینیان مایی دڵنیایەکی گەورە بوو دوجار وەک خۆیان گوتیان ئەوان بە دوای برایەکدا دەگەڕان ئەو شەوە لە پێکەنیندا خەریک بوو دەمردن دەمەو بەیان کاتێک دنیا بەرەو ڕووناکی دەگەڕایەوە شادەریای سپی و لاولاوی سپی بڕیاریاندا سریاسی سبحدەم بکەنە برا و هاوڕێی هەمیشەی خۆیان ئیدی بە ئارامی و خۆشیەوە باوشان بە یەکدا کرد و دەستیان بە قژی یەکدا دەهێنا و لە بەردەمە و پەنجەرەیەدا کە بای سبحی دەهێنا تێر هەوای پڕ لە ئاو ئاورنگی بەیانیان هەڵم دەمژی بە زەردەخەنەیەکەوە کە نیوەی خەندەی مرۆڤ و نیوەشی لە خەندەی پەریان بوو بێگا لە هەموو ئەو ڕۆژە سەیرانەی چاوەڕێیان دەکرد، دەخەوتن. بەشی نۆیەم ئیکرامی چێ و دوای سێ هەفتە گەڕایەوە بۆ لام من لەو ماوەیەدا فێر ببووم چاوەڕێ بکەم ئێستاش پەشیمان نیم لەوەی ئازادیم بە هەموو ڕووکارە سەقەرکار ئاسانیەکانیەوە قوبوڵ کرد پەشیمان نیم لەوەی ئامێزم بۆ دنیا کردەوە و گوتم من زیندووم و تەحملی زیندێتی خۆم دەکەم دەکرا من لەو بێدەنگێدا وەک خەڵوەت نشینێکی بێئاگا لە ژیان وەکێشێ کە تا دواندازە باری ژیانی خۆی سوک کردبوو بمێنمەوە بەڵام دوای بیست و یەک ساڵ دەمویست دووبارە هەموو شتێ تاقی بکەمەوە، ئەو شەوە کە ئیکرامی کێو گەڕایەوە ڕوخسارێکی گەنجانەی هەبوو، لە جارانی پێشووتر ڕووخۆشتر و ئارامتر بوو، لە یەک کاتە گەورەتر و مناڵتریش دەهاتە پێش چاوم، گەورەتر بە جەستە، کە وەک بێچوە دێوێک هەموو ژوورەکەی پڕکردبوو، لە هەمان کاتیشا. نیگا و جوڵە و سەرنجی مناڵێکی هەبوو لە کەنار گۆڕەپانێ تەماشای کۆمەڵێک مناڵی دی بکات ئیکرامی چێ و بە مەرجێک منی هێنایە دەرەوە بتوانم خۆم بپارێزم لە شتێک دەترسا کە ئەو کات بە تەواوەتی نەمدەزانی چییە شەوێک بوو تاریک مانگ دیار نەبوو پێدەچوو خۆی بە ئەنقەست جۆرە شەوێکی وای هەڵبشاردبێ بە خۆی و کاسکێت و تفەنگەکەیەوە لە ژوورەکەدا هاتوچۆی دەکرد، دەیگوت، تا درەنگ بێت دەبێت چاوەڕێ بکەین. ئەو کات هیچی پێ نەگوتم، تەنها قسەی لەسەر خۆی دەکرد، دەیگوت، من چەندین ساڵ خزمەتی شۆڕشم کرد، کوشتن نەبێت هەموو شتێکم بۆ کرد. زۆر جار پەشیمانم و زۆر جاریش پەشیمان نیم مزەفەری سبح دەم پاشی دوو دەستی جیاوازت دەداتێ جارێ وا هەز دەکەی هیچ نیت و لاوازیت پاشەکەشت پاشی کەروێشێکە لە ناو گەلە گولکێکە هەندێک کاتی تریش نا هەز دەکەی تۆ لە لەو هەموو شەڕ و پیسیەتە هەر پاشیت دەڵێیت سا چاکە، سا جوانە، سا شتێکی ساف و مەزنە من کردوومە. مزەفەری سبەحدەم، شۆڕش دروویەکی گەورەیە. تۆ بەختەوەریت، تۆ شۆڕشگێڕ بوویت بەبێ ئەوەی شۆڕش بکەیت. ئەوەیان نیعمەتێکی خوداییە. من وام هەست دەکرد کاتێ شۆڕش سەردەکەوێ بەهەشتێ بۆ خۆی لەو زەوییەوە هەڵدەقوڵێ و دێتە سەر زەوی، کەچی لە دووەم بەیانیەوە، لە دووەم ڕۆژەوە کە دەموچاوت دەشۆیت و چاو دەکەیتەوە، چاوت بە دەستپێکردنەوەی هەموو شتەکان دەکەوێ. من ڕۆژ بە ڕۆژ لە دایکبوونی ئەو شەیتانەم بینی، شەیتانێک سەرەتا شتێکی بچکۆلانەیە، یەکەمجار دەڵێی ساقەی چێکە، ئەو شەیتانە بەشێکە لە هەمووان. شتێکی بچووکە و بەشێکە لە سروشتی هەر ئادەمێک بەڵام تۆزە تۆزە دەبینیت گەورە دەبێت دەبینیت هەموو شتێک دەبات هەموو شتێ کەوای دەگوت دەوەسا و لە پەنجەرەکەەوە سێری دەرەوەی دەکرد چاوانی هێندە کرابوونەوە وا دەزانی دەوێ بەسەر دەریایەکی گەورەدا بڕوانێ هەستم کرد شۆڕش شتێکی مەزنی لێ سندووە پێم گوت ئیکرامی شێو تۆ ناتەوێ هیچ بە من بڵێیت، من هەموو چیرۆکی خۆم خستە بەر دەستت، بەڵام تۆ ناتەوێ هیچم بۆ بشێڕیتەوە، شتێکی ون لە ژیانی تۆدا هەیە و لێم دەشاریتەوە. گوتی نا، ژیانم شتێکی بە نرخی تیا نەبووە تا زەوتی کەن. باس لە خۆ ناکەم، باس لە کەسانی تر دەکەم کە بە ڕێکەوت ناسیومن. مزەفەری سبحدەم، من لە ناو حیزبدا بووم، بەڵام مرۆڤ لە حاڵەتی ئاساییدا هیچ نابینێت، من بە ڕێکەوت تەندێشتم بینی. سا ئینسان ئازادە، دەتوانێت هیچ نەبینێت، دەتوانێت تێپەڕێت و تەماشا نەکا. من چەندین ساڵە بەو شێوە درێژە بە خەونەکانم ئەدەم. دیلێک ئازاد دەکەم، مچەیەک بۆ پیرێژنێ پەیدا دەکەم، ڕێگایەکی سەفەر بۆ گەنجێ دەدۆزمەوە، کەسێکی سەر بەهێزێکی تر دەشارمەوە، سا هەر شتێک مانایەکی هەبێ دەیکەم، شتێ کە یارمەتیم بدات لەم شەوە درێژ و تاریکەدا تەنها نەبم، شتێک. کۆمەکم پێ بکات و هەست بکەم دەژیم. من لە دوای ڕاپەڕینەوە زۆر تەنهام وای کوت و لە بەردەمدا وەستا خوددایە چاوانی پڕبوون لە فرمێسک لە شانەوەرێکی ئەفسانەیی دەچوو و لە نێوان کۆمەڵێ درەختە پێکرابێت و چیتر نەتوانێ بڕوات. ئەو فرمێسکانەی لە چاوی ئیکرامی کێودا بینیم، لەو فرمێسکانە جودا بوون کە لە چاوانی یاقووبی سنەوبەردا بینیم. ئەسرینی ئیکرام گریان بوو بۆ تەوای دنیا، بەڵام ئەسرینی یاقووب فرمێسک یەیشێک بوو بۆ شتێک دەگەڕێت و نایدۆزێتەوە، ئەسرین یەیشێ بوو هەموو شتەکانی دەوری خۆی وێران دەکات و ئەو شتە نادۆزێتەوە کە عەوداڵێتی. فرمێسکی ئیکرام لە فرمێسکی یەیشێک دەچوو بە دیار باخێکەوە وەستابێت و تەماشای پەژموردەیی و زەردبوونی گوڵەکانی بکات. ئەسرونی یاقوب گریانی پیاوێک بوو لە هەمان ئەو باخەدا لە پێناوی گەڕاندا بەدوای خونچەی شێخسانەی و خەیاڵی خۆیدا پێ بەسەر هەموو گوڵەکانی دیکەدا بنێ ئیکرام بەهێمنی هاتە بەردەم و گوتی لە دوای ڕاپەڕینەوە هەست دەکەم سوودم نییە سەرەدا ویستم خوێنم بڕۆم و بە چۆرێکی تر دەست پێ بکەمەوە بەڵام زەحمەتە بەجۆرێکی تر دەست پێ بکەیتەوە مسەفەری سەبع تەم سا هیچ شتێ لەوە زەحمەت تر نییە لە سەرەتاوە دەست پێ بکەیتەوە من شەوان لە سەربان دەخەوتم و بە درێژایی ئەو مۆتەکە کۆنانە دەهاتنەوە سەر سەرم وێنەی و درەخت و ماڵ و شارە خاپور کراوانە هەمیشە لێرەدا بوون لێرە وای دەکوتوو بە دەستە گەورەکانی، ئەو دەستانەی چەندین جار لە دەستی ئێمە گەورەتر بوون، ئاماژەی بۆ سەر سەری خۆی دەکرد، شتێک لە شێتی لە بوونیدا هەبوو، بەڵام شێتییەکی ناوەکی و نەبینراو و هێمن، هەمیشە بە یەک شێوە زمان و یەک دەنگ قسەی دەکرد. ئەو کاتەی دەگریا و ئەو کاتەی پێدەکەنی، دەنگی وەک خۆی بوو، پێدەچوو مەخلووقێکی نەگۆڕ، شتێک بە جەوهەرێکی ئەبەدییەوە لە ناویدا خەوتبێت. گڕێک لە گەرووی دابوو و لە دەنگیا گرێک دەچوو کە بە بیگەشێنێتەوە، ئەویش لە ڕابردوویەک ڕای دەکرد، بەڵێ، یارانی من، هاوڕێیانی ئەم سەفەرە تاریکەم، بە شەو و بە دەریادا، من لەو ڕۆژەوەی لە ناو لمەکانەوە هاتوومەتە دەرێ، یەک لە دوای یەک ئەو کەسانە دەبینم کە لە شتێ ڕادەکەن، سەیر دەکەن، سەیری خۆتان کەن، ئێوە چین؟ جگە لە کۆمەڵێ خێو و تارمایی کە لەسەر کەشتییەک، دانیشتوون و لە شتێ ڕادەکەن، شتێک ناوی نییە، ڕەنگی نییە، ناگیرێت و دەستەمۆ ناکرێ، ئیکرامی کێویش لە شتێک هەڵدەهات، بەڵام نەیدەزانی بە کوێدا هەڵبێت. ویستبووی بڕوات و بە جۆرێکی تر دەست پێ بکاتەوە، بەڵام بۆنی باروت و مردن نەیانهێشتبوو. بە شەو کە دەخەوت، ئەو پیاوە هێمنەی ڕۆژ نەبوو، بە درێژایی شەو هاواری دەکرد وەک ئەوەی یەکێ بیخنکێنێ. گەر وی دەگیرا دەبوایە زوو زوو هەستێت و دەموچاوی بشوات و بڵێ، وای خودایە، وای خودایە ئەمە چ شەوێکە! ئەو شەوە بەر لەوەی بڕۆین منی گۆڕی، یەکەمین جار بوو دوای چەندەها ساڵ جلێکی دیکەی جیاواز لەو دزداشەی زیندان لەبەر بکەم، ئەو شەوە نەمویست ڕیشم بتاشێ، گوتم، لێگەڕێ ئیکرامی کێو، با بە هەمان ڕوخساری زیندانەوە بگەڕێمەوە بۆ دونیا. ئەو ساتە منی هێنایە دەرێ، چاوانی پڕبوون لە فرمێسک. گەشییەک و کرانەوەیەک و جوانییەکی خودایی پەڕیبوونە سەر ڕوخساری. هەستم کرد لە تاریکیدا گەورەتر و پڕتر دەنوێنێت. شەوێک بوو سارد. من بۆ یەکەمین جار کراسێکی سپی و شەرواڵێکی خۆڵەمێشی تێرم لەبەردا بوو. جامانەیەکی کۆنیشم کرد بۆ مل و کڵاوێکی چکۆلانەش لەسەر سەرم. لە بیرتان نەچێت من بیست و یەک ساڵ بوو بە زەوی سەختدا نەڕۆشتبووم، بیست و یەک ساڵ بوو هەوراز و نشێوم نەبینیبوو، شەوێک بوو وەک ئەو شەوەی تیا ژیرام، ئەو ساتەی ئیکرام دەستی گرتم و منی بە ناو درەختەکاندا برد، لە هەمان ئەو ساتە دەچوو کە کۆماندۆ سەوزپۆشەکان منیان دەسبەس کرد و هێنامیانە دەرەوە. کە بە ناو دارەکاندا دەڕۆشتین هەستم بە هەمان هەوای سارد، هەمان جریوەیە سێرە، هەمان ترس دەکرد. شەوێک بوو وەک هەمان شەو بێ مانگ بەڵام پڕ لە هاواری ئەستێرە لە بیرتان نەچێ من لەو شەش مانگەدا چەند جارێک هاتوومەتە دەرێ هەموو دەرگا و دەواازەکانم تاقی کردبەوە بەڵام هەمیشە لە ناو درەخت و دوند و خەڕەندە ئاسیەکاندا گیرم دەکرد و ناچار بەل لەوەی ڕێگەڕانەوە ون بکەم دەگەڕامەوە ئەو شەوە جیهان لە جاران بچووکتر دەهاتە پێشچاوم من لە سەحرادا بە گەورەی و کرانەوەیەکی بێئەندازە بەرین ڕات بووم هەستم دەکرد دەڕوین و لە شوێنێکدا جیان کۆتایی دێ ئەو شەوە هیچ خەیاڵێکم نەبوو ئەو عردەی من لە تاریکیدا بەسەریدا دەڕۆم بە خاشی تر و دنیای ترەوە گرێدراوە نەمدەزانی ماوەیەک دواتر لە شەوێکدا لە کەشتیەکدا لە دەرگایەکدا کە ئێوە دەڵێن وەفای بۆ کەس نییە، سەربەرز دەکەمەوە و تێدەکەم، ئەوەی لە بیابان فێربووم چ حەقیقەتێکی گەورەیە، زەوی و ژیان چ یەکەیەکی پێکەوە گرێدراون، تێدەکەم ئەو لایەنە گەردوونیانەی مرۆڤ، ئەو لایەنە گەورانەی کە بیابان و لم لە مندا زیندیان کردووە، وا دەکەن ئاسوودە بم، وا دەکەن لە ناوەڕاستی ئەو شەپۆلانەدا نەترسم، باوەڕم بە مردن نەبێت، بتوانم دەریا وەک دۆستێ تەماشا بکەم، دەست لەم دەریا بیاندازەیە بدەم و هاوار بکەم، ئەی دەریا ڕێنماییمان بکە، کێ لە ئێوە شەوێکی تاریک هاتۆتە دەرێ و لە تەختی ئەم کەشتییەدا هاوار بکات و بڵێت، ئەی دەریا فریامان بکەوە، من هەزاران شەو لە پەنجەرەی زیندانەکەمەوە هاوارم دەکرد، ئەی بیابان فریام بکەوە، ئەی لم فریام بکەوە، دڵنیا بووم شتێک لە بیابان دەجێی لێمە، شتێک من و تۆ نییە، ئینسانێک نییە بە دوو چاو و دوو جوێشکە و دوو دەستەوە، بەڵام شتێکە لە هەموو لایەکەوە دێت، لەگەڵ هەوادا هەستی پێ دەکەیت، لەگەڵ ڕووناکیدا بەرەو ڕووت دێ، لەگەڵ سێبەردا فێنکت دەکاتەوە، شتێکی نادیارە. بەڵام ئەگەر چاوت لێک بنێیت، دەبینیت. من ئەو شەوەی لەو ماڵە هاتمە دەرێ وامدەزانی لەسەر خاکێک وەستاوم، لەسەر ئەم ئەستێرەیە نییە. ئینسان هەمیشە ئەوە لە یاد دەکا کە لەسەر ئەستێرەیەک دەژی، ئەوە لە یاد دەکا ماڵەکەی، ئەو کێڵگەی باخەکەی بەشێکن لە گەردوون منیش ئەو شەوە کە هاتمە دەرێ ئەوەم لە یاد کرد بە ئیکرامی شەوم گوت هاوڕێم دنیا هێندە بۆ بچووکە وەکەوەی لە تاریشیدا نەمبینێت وەستا و ئاوڕیدایە و گوتی لەبەرەو ئێمە خراپ تەماشای دەکەین ئیکرامی چێوە و شەوە نەیدەهێشت لەگەڵ خەیاڵەکانمدا بڕۆم نەیدەویست هەست بە دڵنیایی بکەم دەیگوت دڵنیایی دەتکوژێ مزەفەری سبەح دەم، دڵنیایی خەوت لێ دەخات، وەک چۆلەکەیەک کە دڵنیایی کوێری دەکات و نایەڵێ پشیلەکان ببینێ، سا من هەرگیز دڵنیا نەبووم، هەرگیز. کە گەیشتینە و دیو درەختەکان لە سەر بەردێک وەستا و دەستی کرد بە نوێژکردن، پێشتر نەمدەزانی نوێژ دەکا، بەڵام نوێژەکانی سەیر بوون، لەناکاو بێ ڕەچاوکردنی وادە و کات و شوێنی نوێژ دەوەستا و ڕکاتێکی دادەبەست، دواتر ویستم باسی خودای لەگەڵدا بکەم، بەڵام نەهاتە ژێربار، هەرگیز ڕۆژێ لە ڕۆژان باسی خودای نەدەکرد، وەک شتێک کتوپڕ لە خەوی خەفڵەت هەڵیسێنێ نوێژی دەکرد. کە زیاتر ناسیم سەرنجم دا هەندێ شەو بێ هیچ سۆنگەیەک بێ هیچ دەستنوێژێک بێ بەرماڵ لەسەر خۆڵ و عەرد و بەردە ڕەقەکان نوێژی دەکرد ئەو شەوە کە تەواو بوو بە دەنگێ کە پڕ بوو لە نهێنی لی پرسیم مزەفەری سبح دەم تۆ دڵنیایت سریاس سریاسی سبح دەم کوڕی تۆیە؟ دڵنیایت؟ بە ئارامیەوە پرسیم، ئەی تۆ دڵنیایت کەسێک هەیە بتوانێ مناڵی خەیاڵی بۆ خۆی دروست کا؟ کێ هەیە بتوانێ مناڵێ بە خەیاڵ بکاتە کوڕی خۆی؟ پاش ئیستێک گوتی، من دەتبەم بۆ جێگایەک لەوێ هەموو چیرۆکی مردنی سەریاست بۆ باس دەکەن، دەزانم ئەو بەسەرهاتە خەمێکی زۆرت دەداتێ، بەڵام دواجار تۆ سە هەموو دنیات بۆ چیرۆشێک دەوێ. ئەو کاتە تێنەگەشتم بۆ وا دەڵێت، وەکەوە وابوو بزانێت شەوێک لە شەوان لەگەڵ ئێوەدا سواری ئەم کەشتییە دەبم و لە ناو دەریادا ون دەبین و شەوان کەشتێکە بۆ ئەوەی خافڵمان بکا، دەرفەتمان دەداتێ لە نێوان گەورەی ئاسمان و گەورەیی دەریادا ئەم چیرۆکەتان بۆ بشێڕمەوە. ئەو شەوە وەستام و پێم گوت، من نە ڕاوکەری حەقیقەتم و نە ڕاوکەری چیرۆک، من دەمەوێ ئازادی خۆم بژیم، لێتان ناشارمەوە. ئەو کاتە بە دروستی نەمدەزانی ئازادی یانی چی. لە ساڵانی زینداندا فێر ببووم ئازادی ڕۆح لە ئازادی جەستە چیا بکەمەوە دەشبایە جیان بکەمەوە ئەو ساڵانە فێر بووم ئەوەی بە جەستە دیلە دەتوانێت بە ڕۆح ئازاد بێ بەڵام ئەو شەوی ئازادیە هەستم بە حەقیقەتی لەشی خۆم دەکرد هەستم دەکرد یەکەمین جارە قاچەکانم دەڕۆن و هێزێک نییە بیان وەستێنێ بربەستێک نییە ڕایانگرێ ئەو شەوە وەکەوە وابوو خنکاوێ دوای ساڵەهای ساڵ لە ژێر بەحردا لە ژێر بارستەی قورس و سەنگینەکانی ئاودا سەر ئاو کەوتبێت و سینەی کرابێتەوە و پڕ بە گوری هەوا هەڵمشێت بهێنە پێش شاوی خۆتان ئەوانەی لەم زەریایەدا خنکاون ئەوانەی ئێستا لە ژێر ئاوە تەماشای کەشتێکە ئێمە دەکەن لە ناکاو هێزێکی خودایی زیندیان بکاتەوە و سەر لە دەریا بهێنە دەرەوە و پڕ بە سنگیان هەوا هەڵبمشن دەبێ هەست بە چ خۆشیێ بکەن، چ بەختەوەریێکیان هەبێ. ئەو شەوە منیش وا بووم. لە خنکاوێ دەچووم دوای ساڵانێکی درێژ سەر ئاو کەوتبم و هەوا هەڵبمژم. من ئەو شەوە و شەوەکانی دیکەش ڕاستگۆ بووم. دەمزانی چ زەحمەتە ڕۆحێکی ئازاد بێنمەوە سەر سکی ژیانێک پڕە لە دیلی و ئازار و کۆیلایەتی. دەمزانی ئێستا چ ڕۆح و چ جەستەشم ئازادن، بەڵام بە یەک ڕانەهاتوون، هەردووکیشیان لەگەڵ ئەو شەو و جەنگەڵ و ئاسمانە بچووکانەی دەوروبەرمدا ناتەبان. ئەو شەوە دەبوایە هەرچی دەنگییە لە ناوەوەم دێت بێدەنگی کەم و لێگەڕێم، جەستەم بە جۆری خۆی بجووڵێت و بڕوات و سەما بکا، وەک باڵندەیەک کە بە برتاو لە قەفەس دێتە دەرێ و، شریکەی یەکەم لە خۆشی فڕین چەند جارێ بە دەنگی بەرز دەجریوێنێ، دواتر بە هەموو تین و تاوی خۆی بەرز دەبێتەوە سە سە لەنوێ هەست بە باڵەکانی خۆی بکا لەو ساتەدا هەموو ژیانی هەموو گۆرانیەکانی هەموو موعجیزەی دەنگ و ڕەنگی لە باڵەکانیایەتی. منیش ئاوا بووم، هەموو موعجیزەی ژیانم لە هەنگاوەکانمدا بوو، ئەوەی من چیرۆکی سەریاسی سبحدم دەبیستم دڵتەنگی دەکردم، لە دڵی مندا مانا و شێوەکانی خەم سەیر گۆڕرابوون، چیتر خەم ئەو ئەستە ساردە نەبوو بۆ چارەنووسی خۆم و ئەوانی تر، بەڵکو ئەو مانا قووڵ و بێگەرد و نەگۆڕە بوو کە لە هەموو وجوددا دەدرەوشایەوە. لە نیهانی خۆمدا دەمگوت من ئازادم ئازادم ئازاد ئیکرامی کێ و وەک حرمەتی و شەوە بزانێ بڕواەک وەک بڕوای ئەسپێک بەدەست و پاشوەکانی خۆی لە هەنگاوەکانی دابوو هێندە گەورە بووە سم دەکرد نیوەی دنیای بۆ خۆی بردووە و نیوەکەی دی بەخشیوە بە شتەکانی تر من لەزەتێکی بێ سنوورم لە ڕۆشتن و هەوا و تاریکی دەبینی، ترسێکیش لە دڵمدا بوو وەک ترسی مروارییەک یەکەمین جار لە نێوان گوللە ڕاوکەرەکاندا بفڕێت، هەندێ جار بە بێدەنگی دادەنیشتین و پشووی کورت کورتمان دەدا، قسەمان دەکرد،